سلام علیکم علیکم السلام یوسف چی ڕووی داوە دوێنێ ئێوارە زۆر ماندوو بوو ماکینەی تراکتۆرەکە ماسووتا بەخۆت سەلامت بیت ئەوە کەی شایانی ئەوەیە بیکەیتە کێشە خۆت دەزانیت ئێمە جەرگمان سووتا ئیتر تەحمل ناکەم چاوم بەرایی نادات دەبا ئەم خانوە بگۆڕین وەڵا خۆت دەزانیت کوڕی خۆم تۆ چۆنت بوێ ئێمە ئەوها دەکەین لە لادێ خانوو دەگۆڕنەوە ئێمەش هەروا دەکەین سەیری هەر شوێنە دەکەم زەینەب دەبینم من دەڕۆم لەگەڵ مختار قسە دەکەم دەبێ هەروە بکەم کەیفی خۆتە وڵاخی زۆر ماندوو بووم کچێ منیش وەڵا هەناسەم بڕە تۆ ئەمر دەکەی یوسف چی تایە خانوەکانی لادێ هەر هەمووی قوربانی تۆ بێ تەنها بەس تۆ ئەمر بکە هەرچیەکە دەوێ ئێمە بۆت دەکەین خۆت ئەزانی کوڕەکەی من بە ماڵ و مناڵەوە چۆ بۆ ئەستەمبول دەتوانی بچی لە خانوەکەی ئەو دابنیشی سپاست دەکەم مختار ئەم چاکەیەت هەرگیز لەبیر ناکەم بەیانی ماڵم دەگوازمەوە ئێرە ئێمە چیمان کردووە کاک یوسف خۆشترێکی زێرمان نەکردو بەخێر تەنها خانووکەوە دەینێ ئیشەڵا دە حەسەیتەوە برام ئێوە نەبوونە من هەرگیز نەمدەتوانین لێرە بمێنمەوە کار بکەم ئای خوایە گیان براکەم مرد و خێزانەکەم مرد و ناشکریم نەکرد خودایە خودایە لە قەزا و بەڵای گەورەتر دوورم کەی تۆبە بکە کوڕی خۆم کەس ناتوانێت بەرامبەر خوددا بوەستێت خدای گەورە چ ڕووداوێک بەسەر مرۆڤ بهێنێت هەر جوانە دەلێم گەڕێن با منیش هوەرەکانی خۆم نیشاندەم بۆ نمونە شۆربای ماس دروست دەکەم والله لەم لادێ کەس ناتوانێت وەک من دروستی کات ڕاست دەکەیت کوڕۆ بەخوا باوکم چێشتێک لێ دەنێ دەستی خۆتان لەگەڵ دەخۆن کە نانەکەتان تەوا بوو نەڵێن دەستمان لەکوێ ئەیوانێت خوا باوکە قسە زل زۆر برسینە باپیرە. کەمێک چاوەڕێ بە ئیبۆ ئارام بگرە ئەها بزانە زگی منیش دۆڵ و زوڕنای لێ دەدات کوڕی خۆم ئێستا باوکت خواردن دەیەنێ. ئەوە چییە باوکە؟ ئەوە شووتییە ئیبۆ. ئەی ئەوە بۆ خواردنت دروست نەکردووە؟ ئەمڕۆ شووتی و پەنیر و نان دەخۆین. ئاه بەڕاستی خۆشە. ئەمڕۆ گەدەمان بەڕاستی ئیسڕاحەت دەکات. ئەوە چۆن دەبێت باپیرە؟ ئەگەر شەوانە شوتی بخۆم ئەوە میز دەکەم. چی دەبێ ئیبۆ؟ تێنەگەیشتم. ئاخر بابە شوتی کەی خواردنە؟ کوڕە گەمژە لە کاتی خەوتنتدا منیش نەخوسێنی وەڵڵا دەبێت خۆت دۆشەکەکە خاوێن بکەیتەوە. ئۆ بەڕاستی بەتامە ئۆ بەڕاستی خۆشە باپیرە ئەم ساڵ شووتەکان زۆر باشە وانە باوکە ئارێ کوڕم بەخوای وەک شەکردن ها ئەو پەنیرەش بگرە ئای سەلامەت بە کوڕی خۆم دایکم خواردنی مەرگەی پەتاتەی بۆ کردوون تۆش حەزت لێیە وانە ئی بۆ؟ ئەری وەڵڵا حەزم لێیەتی. باشە منیش وا قاپەکانتان بۆ دێنم. دەی ئی بۆ؟ بە سەلامەتی بڕۆی بە سەلامەتیش بێەوە لەگەڵ کەس شەڕ و ئاژاوە نەکەیت ها تۆخەم مەخۆ باپیرە من دەچم بۆ قوتابخانە نەوەک بۆ شەڕکردن ئافرین کوڕی خۆم باپیرە ئێستا باوکم چکارێکی هەیە لە کێڵگا بڕوا بکە هیچ نازانم باشە ئەی بۆچی بە بەردەوامی دەچێتە کێڵگا بەخوا من چی بزانم کوڕی خۆم لەوانەیە بێزار بوو بێت لە چی بێزارە باپیرە کوڕە لە کوێ بزانم گەمژە دووبارە دەستت کردەوە بە پرسیارە قۆڕەکانت دەبڕۆ دێ عربانەکەت ڕاکشە ئێ با پیرە یاخی کراسەکەتەوە لە بیرکرد لە منم بکەیت دایکم قەت لە بیری نەدەکرد ڕاست دەکەیت ئی بۆ هەردەم دایکت هیچ شتێکی ئێمەی لەبیر نەدەکرد یاڕبی خوددا بە بەهشتی گەورەی شاد بکەیت بوەستە کوڕی خۆم بوەستە من بۆ دێنم بوەستە بوەستە باپیرە تۆ ماڵ خەڵەتان ئەها ئەوە تەلە باخەڵمایە کوڕ ئەی گوێ درێژ منت شێت کرد دەی بڕۆ بەڕێ خۆتەوە دەی ئاخ کچم ئاخ ئی بۆ ڕاست دەکات تۆ هیچ شتێکی ئێمە لە بێ نەدەکرد کوڕەکەت گەورە بووە من چۆن دەتوانم چاودێری ئی بۆ بکەم ئەرێ چۆنی بەرفە باشی کچەکەم زۆر باشم سپاست دەکەم بەیانیت باش باپیرە حەسەن ئەمڕۆ جلی بەرگەکان دەشم باپیرە حەسەن هاتم جلە پیسەکان ببەم. سوپاست دەکەم بەرفەی کچم. بەڕاستی بۆ ئێوەش زەحمەت دەبێت. زەحمەتی چی باپیرە حەسەن؟ ئەی منیش کچی تۆ نیمە؟ بۆتان دەشۆم جا چی تیایە؟ خۆشم نازانم بۆچی دەگریم کاتێ خێزانەکەم کە مرد ئەوەندە خەمم نەدەخوارد چونکە خێزانی ڕەحمەتیم تەمەنی گەورە بوو بەڵام مردنی کچەکەم منی غەمبار و پەرێشان کرد دەمەوێت لێ ڕابێم بەڵام ناتوانم لێ ڕابێم کاتێک سەیری تۆ دەکەم و سەیری ئیبۆ دەکەم خەیرکە شێت دەبم ئەی خوایە گیان زۆر شکر Mm-hmm. نەخێر کوڕم، خەوم لێ ناکەوێت. ئی بۆ خەوتووە؟ بەڵێ، لە ژوورەوەیە، وەکو بەرخێک نووستووە. ئەی تۆ بۆچی نەخەوتی باوکە؟ چوزانم کوڕی خۆم، ویستم کەمێک قسەت لەگەڵ بکەم. بڵێ باوکە، ئەمر دەکەی. استغفر اللە کوڕی خۆم، من دەمەوێ بڵێم بە تەواوی پیر بوومە. قاچێکم لەو دنیایەیە و قاچێکم لە ڕۆژی دواییە. ئێستا دڵم چایەکی بوێت ناتوانم لێی بنێم. من بۆتی ئامادە دەکەم. ئەگەر ئی بۆ سەری بێشێت ناتوانم ئاگاداری بم. من ئاگاداری دەبم. گەر دڵم تاسێک ئاوی بوێت ناتوانم هەڵسم بچم بیخۆم. تۆ چی دەڵێیت باوکە؟ من بۆت دێنم من. لە جیاتی ئەو دە تاست بۆ دێنم. سەیرکە کوڕم خودا هەموو شتێکی بە ئاستی خۆی دروست کردووە. ئەگەر لە ماڵێکدا ئافرەتێک نەبێت ئەو ماڵە کەمتەرخەمە و ئاستی نزمە، ئەگەر لە ماڵێکیشدا ئافرەتێک نێیە و بچێت ئەو ماڵە تام و چێژی نابێت. ڕاست دەکەی باوکە، لەوەتەی زەینەب چووە تووشی سەرسوڕمان بوومە، زەینۆ دەست و قاچی ئێمە بوو. واتە کوڕم ئەوەی مەبەستمە بۆ ماڵی ئێمە ئافرەتێک پێویستە. باوکە تۆ چی دەڵێی؟ من تەنها ڕاستیەکان دەڵێم کوڕم، بۆ ناتەوێت من بچم کچی ڕەشیدت بۆ بخوازم ئەو ماڵە ماڵێکی باشن کچی ڕەشید دەخوازیت بۆچێ باوکە بۆ من واتە لە دوای زەینب ئەتە یەکسەکەی ڕەشید بخوازم تۆ بە حەرام بێت لە من نە من بیستومە نە تۆش باست کردووە بەردێ بخەرە سەری. تەواو باوکە؟ کوڕم تا چەند ڕۆژی تر خەڵکی ئەم لادێیە خواردنمان بۆ دروست بکەن؟ تا چەند ڕۆژی تر چاوەڕێ بن جلمان بۆ بشۆن؟ لە لایەک دۆشەک پیس دەبێت، لە لایەک بەتانییەکان پیس دەبن و هەروەها لە لایەک قاپ و قاچاخ زۆر پیسە. با بڵێن ڕۆژێک بەرفە شووشتی، ڕۆژێکی تر زیلە، ئەی ڕۆژی دواتر کێ دەیشوا پێم بڵێ؟ من دەیشۆم یان تۆ دەیشۆی؟ باوکە تۆ خەمی لێ مەخۆ. ئەم هەموو شتانە خۆم ئەنجامی دەدەم. تۆ ئەوە ناتوانی کوڕم. کوڕی خۆم، وەرە تۆ بە قسەم بکە، بڵێ بەڵێ. بۆ وا دەزانیت من حەز دەکەم؟ حەز دەکەم لە جێگای زەینەب ئافرەتێکی تر بخەوێت؟ کێ حەز لەوە دەکات؟ بۆ من حەز دەکەم لەو جامەی کە زەینەب ئاوی لێ دەخواردەوە ئێستا ژنێکی تر بێت و ئاوی لێ بخواتەوە؟ بۆیە ئێستا من دەمەوێت چونکە من بە تەمەنم و ئی بۆش مناڵێکی بچووکە کوڕی خۆم قسەکە جوانە باوکە تۆ پیری تو تەمەنی ئی بۆش بچووکە بەخوا خێرە بۆ کارێکی خێر هاتوومە گەر تۆش بە دڵت بێت دەبێت ئیشااللە. خوا گەورەیە ئیشااللە. فەرموو مامە حەسەن. سوپاست دەکەم کچی خۆم. دەستەکانت خۆش بێت. عافێت بێ. ئەرێ پێت نەوتم بۆچی هاتووی ئەو کاتە باست نەکرد. بەڕاستی من هاتوومە بۆ داواکاری عەتیکەی کچت. کچەکەی منت بۆ کێیە؟ خۆت دەزانی یوسفی زاوام خێزانی نەماوە گەر خوا ویستی لەسەر بێت ئەوە دەبێت ان شاء اللە. گەر تۆش بە باشی دەزانیت ئەوە با ناوی خوای لێ بێنین خۆشت دەزانی یوسف کوڕێکی باشە و ڕێک و پێکە. وەڵاهی با پێت بڵێم کاک حەسەن من لە ئاستی دوای خاوەن ماڵ نیم. بەرفە ئەگەر مناڵەکەم بێ ئەزای چی ناو لێ دەنێ ناوێکی لێ دەنێ ئەی هاوار وا دیارە ئەوە ڕاستە یوسف ئاغام داخوازی خەدیجەی کچی ڕەشی دەکات. ونسأله التوبة والمغفرة والرحمة والهداية لنا إنه هو التواب الرحيم آمنت بالله وملائكته وكتبه ورسله واليوم الآخر وبالقدر خيره وشره من الله تعالى والبعث بعد الموت حق أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أشهد أن لا إله إلا الله دانیشە کوڕە بەسە هەی گەمژە سرم سوڕا ئەوەندە سەیرت بکەم چی بکەم باپیرە زۆر بێزارم چی بکەم کوڕم منیش بێزارم بەڵام من دانیشتومە تۆش دانیشە تەواو باپیرە تەواو ئەو دادەنیشم هەر دەڵی مریشتی جوولە دەکەی جوک جوک جوک جوک چییە بەرفە ئیتر مارە بڕین تەواو بوو بەڵێ ئیتر تەواو بوو یعنی ئێستا ناڕوینەوە بۆ ماڵەوە نەخێر ئی بۆ ئێوە لێرە دەبن جارێ ئێ دەبا پیرە دە تۆ باسی بکە دە تخوا با پێ قسەیەک بکە. کوڕە من لە کوێ خەوتم تۆش لەوێ دەخەویت ئا ئەمشەو لێرە میوانین. کچەکەم بەرفە بۆ خاتری باوکت ئەگەر چایەکمان بۆ لێ بەسەر نەنێیت چاو باپیرە حەسەن ئێ ئیبراهیم ئاغا ئێستا چیرۆکەکەت بۆ باس دەکەم ئەوەندە درێژە چیرۆکەکە تا بەیانی دەخایەنێت قەدەر ئەوهایە کوڕم ئێ باشە باپیرە دێی. ئەرێ پێم ناڵێی کوڕە جگەرەکەی من لە کوێیە؟ ئای دەردە پیری. ڕۆژێک کچە پاشایەک هەبووە کە ناوی مەدینە بووە. ئێ تەواوی کە دێی.